پێی نەبەخشی بێ لەو ساتە وەختەوەی خوا سبحانه وتعالى دنیای دروست کردووە و فەرموویەتی إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله یوم خلق السماوات والارض منها اربعة حرم ذلك الدین القیم خوا سبحانه وتعالى دەفەرمێت ژمارەی مانگەکان خوای پەروەردگار دیاری کردووە کە دوانزە مانگە لەو ساتە وەختەوەی ئاسمانەکان و زەوی دروست کردووە لە نێو مانگەکاندا چوار مانگی ڕێزدار و پایەدار کردووە ئەوانیش کە بریتین لە هەر یەکێک لە مانگەکانی ذوالقعیدە و کە ئێستا تیایداین پاشان مانگی ذی الحجە و مانگی محەڕەم و مانگی ڕەجەب خوا سبحانه وتعالى دەفەرموێت ئێوە چی بکەن لە نێو مانگ و ڕۆژ و ساڵەکانی خوای پەروەردگارە هەمیشە عەبدایەتی و ذیکر و تەسبیحاتی خوا بکەن سبحانه وتعالى ئومەتی ئیسلامی لەم ڕۆژی دووشەمەوە پێدەنێنێ ناو مانگێکەوە کە پێی دەوترێت مانگی ذیلحجە پێدەخەینە ناو یەکەمین ڕۆژی ئەو سەرەتای ئەو مانگە کە پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام باسی گەورەی کردووە دەفەرمێ ڕێزدارترین و بەڕێزترین ڕۆژانێک لای خوا لە کۆی تەواوی ڕۆژەکانی ساڵدا بریتیە لەو دە ڕۆژەی کە پێی دەوترێت لە کوردەواری خۆماندا نۆمینەی حاجیان خوای پەروەردگار سوێنی پێ خواردووە و دەفەرموێت والفجر سوێند بە بەرەبەیان سوێند بەو ساتەوەختەی کە ساتی هەستان و نوێبوونەوەیە، سوێند بەو ساتانەی کە تیایدا ئێوە دەتوانن هەڵبستنەوە و بەرز ببنەوە، سوێند بە هەر دە ڕۆژی نۆمینەی حاجیان، ولیال عشر، نەک هەر دە ڕۆژەکە ڕێز و پلە و پایەی هەیە، بەڵکو دە شەوەکەشی خوا سبحانە وتعالی ڕێزداری کردووە، بەندەکان دەتوانن ڕێزی خۆیان لای خوای پەروەردگار بەرز بکەنەوە و بچنە ئاستێک خوا لێیان ڕازی بێ لە ڕۆژەکەیدا بە ڕۆژوو بن لە شەوەکەیدا ذکر و تەسبیحات و قیام اللەیل و شەو نوێژ ئەنجام بەن بەڵێ خۆشەویستانم پێغەمبەری ئازیز لە باسی پلە و پایە و گەورەی دوعا عیبادەت ذکرکردن ڕۆژووی نۆمینەی حاجیاندا دەفەرمێت هیچ کردارێک لای خوای پەروەردگار پاداشتی زیاتر و زۆرتر نییە لە کردار ئەنجامدان لەم دە ڕۆژەدا وتیان ئەی پێغەمبەری خوا جیهادکردنیش لە پێناوی خوادا پاداشتی زیاتر نییە لە عیبادەتکردن و تەسبیحات و کرداری چاکەکردن لەم دە ڕۆژەدا فەرمووی، بەڵێ جیهاد کردنیش هێندە پاداشتی نییە مەگەر کەسێک بە نەفسی بە ماڵی بڕوا نە نەفسی و نە ماڵی نەگەڕێتەوە ئینجا پاداشتی ئەو کەسەیە زیاتر لە پاداشتی خوشکێک برایەک عیبادەت بکا لەم دە ڕۆژەدا بۆ خوا سبحانه وتعالی ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر لای خوای پەروەردگار هیچ کردارێک خۆشەویست نییە الله ئەکبەر ئەحەب إلی الله کەواتە بۆ دەستخستنی خۆشەویستی خوا سبحانە هو تعالی ئەم دە ڕۆژەی کە لە پێشمانە فرسەتە بۆ ئەوەی خۆشەویستی خوای پەروەردگار دەستی خۆمان خەین هەر کەسێ خوا خۆشی بوێ دڵنیابێ خوای پەروەردگار سزای نادا ئەوەی خوا خۆشی بوێ بەهەشتی بەرفراوانی پێ دەبەخشێ و بە دیداری خۆی شادی دەکات لای خوای پەروەردگار هیچ کردارێک بەنرختر نیە خۆشەویستر نیە تەنانەت جیهادیش مەگەر کەسێ بەو جۆرەی کە وتمان نە نەفسی و نە ماڵی نەگەڕێتەوە کەواتە ئێستا بأي شيء نستقبل عشر عشر ذي الحجة بە چ کردارێ پێشوازی لە دە ڕۆژی عەشری ذی الحجە بکەین؟ چی بکەین لە دە ڕۆژی عەشری ذی الحجەدا خوای پەروەردگار لە خۆمان ڕازی بکەین؟ دەبا پێشوازی بکەین لە دە ڕۆژی عەشری ذی الحجە کە لەم دووشەمەی کە پێی دەگەین یەکەمین ڕۆژێتی و پێدەنێینە ناوی ئینشا ئەڵڵا یەکەمین کارمان ئەتەوبەت الصادقە خوای پەروەردگار دەفەرموێ یا ئەیها الذین آمنوا بێ جیاوازی باوەڕدارینە توبوا الی الله توبة نصوحا بگەڕێنەوە بەلای خوای پەروەردگار گەڕانەوەیەک ڕاست و دروست لە ناختانەوە تەواوی ژیانتان بگۆڕێ پەشیمان ببنەوە لە هەڵە و گوناه و تاوانەکانتان کاری دووەممان العزم الجاد على اغتنام هذه الايام خوشک و برای مسلمانم بڕیار بە ساتە وەختەکانی ئەم دە ڕۆژە لە کیسی خۆت مەدە ئێستا بڕیار بە و پلانی بۆ دابنێ بڕیار بە و بتوانە هەموو ساتە وەختەکانی بە ذکر و بە تەسبیحات بە زیندووکردنەوەی تەواوی سوننەتەکان بڕیار بە و لەم دە ڕۆژەدا عیبادەتی زۆر بۆ خوای پەروەردگار بکە بڕیار بە ئەی ئەو کەسانەی خوای پەروەردگار ماڵی پێداون لەگەڵ ڕۆژووبوونتان لەگەڵ نوێژە سونەتەکان بڕیاری قوربانیدان کە نیعمەتێکە و عیبادەتێکە تەنها و تەنها لەو چوار ڕۆژەدا دەکرێ خوای پەروەردگار دەفەرمێ فصل لربک وانحر قوربانی بکەن بۆ خوای پەروەردگار خوا لە خۆتان ڕازی کەن بەرەکەت بخەنە ماڵەکانتانەوە دڵی هەژاران و فەقیرانیشی پێ خۆش بکەن پاشان پێشوازی کردن لەگەڵ سەرەتای یەکەم ڕۆژی عەشری ذی الحجەدا بە بەڕۆژوو بوون، کە ڕۆژوو بوون لە نۆمینەی حاجیاندا هەر نۆ ڕۆژەکەی سوننەتی رسول اللە یە صلی اللە علیە وسلم سوننەتی صحابە بەڕێزەکانە و پابەند بوون پێوەی وەک عبداللەی کوڕی عمر دەفەرموێ بە بەردەوامی نۆ ڕۆژی نۆمینەی حاجیانمان گرتووە ئێمە هەر یەکێک لە گەورە زانایان وەکو ئیبن الحەجەری عەسقەلانی ئیبن ڕەجەبی حەمبەلی ئیمامی شافعی ئیمامی نەوەوی دەفەرمێ هي أشد استحبابا زۆر سنەتە بە ڕۆژووبوونی هەر نۆ ڕۆژەکە وەک لە صحیحی مسلمدا هێناوێتی ئیمامی نەوەوی کەواتە دەبا لە دەستمان دەرنەچێ بڕیار بین لە ئێستاوە خوای پەروەردگار لە خۆمان ڕازی بکەین چیتر ئەنجام بەین الصدقە ئەنجامدانی خێر دینارێک وەک هیچ دینارێک نییە کە لە ڕۆژانی ساڵدا بەخشی بێتێت سیلەی ڕەحم بەجێ بێنین بڕیار بە لەم دە ڕۆژەدا نوێژەکانت لە مزگەوتا هەمووی بە جەماعەت ئەنجام بە بڕیار بە نوێژە سنەتەکان پێغەمبەری خوا دەفەرمی عەلەیهی سەلات وەسەلام عەبدەکان بە ئەنجامدانی نوێژە فەرزەکان بە ئەنجامدانی فەرزەکانی سەر شانیان لە خوا نزیک دەبنەوە پاشان بە ئەنجامدانی نوێژە سوننەتەکان دەبا بڕیار بین سوننەتی تەحیەت المەسجد دەبا بڕیار بین سوننەتی دەستنوێژ دەبا بڕیار بین سوننەتی چێشتەنگاو ئەو چێشتەنگاوەی کە پێغەمبەری ئازیز دەفەرموێ حەقی سێ سەد و شەست جومگە لە گیانتانە لەبری تەسبیحات و سبحان اللە دوورکات نوێژی چێشتەنگاو بکەن هەر کەسێ دوورکات نوێژی چێشتەنگاو کە لە غافڵان بەدوور دەبێ واتە لەخوا غافڵ نییە ئەیە گەر چوار و ئەیە گەر شەش و ئەیە گەر هەشت ڕکات نوێژی چێشتەنگاو بکە دەفەرموێ دەنووسرێ لە ڕیزی ئەو کەسانەی کە خوای پەروەردگار بە عەبدی ڕاستەقینە و عەبدی هەمیشە ئاگادار لە خوای پەروەردگار و نزیک لە خوای پەروەردگار و خوای پەروەردگار لێی ڕازیە دەبا بڕیار بین شەوەکانیشی بە شەو نوێژ ئاوەدان بکەینەوە خوای پەروەردگار پێمان دەفەرموێت چی بکەن لەم ڕۆژانەدا فلا تظلموا فيهن أنفسكم لەم چوار مانگەدا بەتایبەتی لەم دە ڕۆژەدا زوڵم لە خۆتان مەکەن گەورەترین زوڵم ئینسان لە خۆی بکا بریتیە لە بڕیاردان و هاوەڵ بۆ خوای پەروەردگار پەیداکردن واتە ئەشرک لە عیبادەتە لە عەقیدەتە لە ئەسما و سیفاتە لە هانابردنت بۆ غەیری خوا بۆ شیفا لە هانابردنت بۆ غەیری خوا بۆ داوای منداڵ لە هانابردن و لاڵانەوە و پاڕانەوەت لە هەر قەبرێ لە هەر مردوویەک لە ئاوات خواستن و ئومێد خواستنت بە دارێ بە پەڕۆیە بە بەردێ گەورەترین زوڵمە لە خۆتی دەکەی گەورەترین زوڵم لە خۆت بریتییە لە پشتکردنە ڕێگا و ڕێبازێک کە ئیسلامە و خوا لێی ڕازییە دەستبردن بۆ هەر ڕێبازێک هەر دەستورێک هەر مەنهەجێک گەورەترین ستەمە و لە خۆتی ئەەکەی ستەمیش ئینسان بیکە سزاکەی وەردەگرێتەوە لە قیامەت و لە دنیادا ستەم لەخۆکردن بریتییە لە بەسوک سەیرکردنی گوناهەکانمان فضەیلی کوڕی عیاض دەفەرموێ یاسای خوا ئاوایە برای مسلمانم چەندێ گوناهەکەت بە گەورە بزانی خوای پەروەردگار بە بچووک سەیری دەکا دەفەرموێت تۆ ئەو گوناهەی کە بە بچووکی دەزانی لای خۆت لای خوا گەورەیە ئەوەی کە لای تۆ زۆر گەورەیە نەزەرێکە غەیبەتێکە بوهتانێکە دینارێکی حەرامە فعلەن لە ترسی خوا بە گەورەی بزانە لای خوای پەروەردگار بچووکە واتە یاساکە پێچەوانەیە ابن عباس دەفەرموێت ئەزانن لە تاوان و گوناه و مەعسیەت کردن خراپتر و پیستر چییە وتیان چییە ابن عباس فەرمووی دڵخۆشبوون بە گوناه لە گوناهەکە تاوانترە شانازیکردن بە گوناهەوە، گێڕانەوەی گوناه و تاوان، ئاخ هەڵکێشان بۆ لەدەستچوونی گوناهێک، تاوانێک، حەرامێک، لە گوناه و لە تاوانەکە خراپترە، کەواتە با لەم ڕۆژانەدا خۆمان بپارێزین، خوای پەروەردگار لە قورئانەکەیدا ئاگادارمان دەکاتەوە و دەفەرمێ، لا تحلوا شعائر اللە ولا الشهر الحرام. سنوری خوا مەبەزێنن سنوری خوای پەروەردگار مەبەزێنن حرماتی خوای پەروەردگار پێشێل مەکەن هەر کەسێ ومن یتعدە هەر کەسێ سنوور ببەزێنێ فقط ظلم نفسه ظلمی لە خۆی کردووە خوای پەروەردگار سزایی دەدات خۆشەویستانم ئەگەر چاکە پاداشتی هێندە گەورە بێ نەزەر و غەیبەت و گوناه و تاوان و بێڕێزی کردن بەرامبەر دایک و باوک و خیانەت کردن و نەپاراستنی ئەمانەت لەم دە ڕۆژەدا زۆر سزاکەی زیاتر و زۆرترە لەسەر ئینسان ئەژمار دەکرێ کەواتە هەموو لایەکمان بڕیار بێ بە ڕۆژوو بین بە زمانی بە ڕۆژووەوە لەم دە ڕۆژەدا چی بکەین باشە خوای پەروەردگار وەڵاممان دەداتەوە و دەفەرموێ ويذكر اسم الله في أيام معلومات في أيام معدودات لەم دە ڕۆژەدا بە تایبەت گەورەیەکەی بۆ ئەوە دەگەڕێتەوە هەموو عیبادەتەکان لەخۆ دەگرێ لە نوێژ لە ڕۆژوو لە حەج لە سەدەقە لە قوربانی کردن لە هەموو جۆرەکانی چاکە کردن خوای پەروەردگار دەفەرمێ لەو دە ڕۆژە ژمێریار و دیاری کراوەدا زۆر زیکری خوای پەروەردگار بکەن بەڵێ ابن عباس دەفەرمێت بەسە بۆ گەورەی و پلە و پایەی ذکر کە خوای پەروەردگار تەنها عیبادەتێک سنووری بۆ دیاری نەکردوێ و فەرموو بێتی ذکر بکەن بەبێ حساب بەبێ ئەندازە بەبێ ئەژمارکردن بەس خوایە سبحانه وتعالی نوێژی ناو بردووە بە ذکر خوا سبحانه وتعالی لە دوای نوێژەوە دەفەرموێ ذکر کەن خوای پەروەردگار دەفەرموێ کاتێ جمعەتان تەواو کرد فانتشروا فی الارض کەواتە موسوڵمانانی ئازیز ئێمە گرنگە لەم دە ڕۆژەدا خوای پەروەردگار لە خۆمان ڕازی کەین دە گوێ بگرن خۆشەویستمان لە مزگەوت دەچێتە دەرەوە و کۆمەڵێک مسلمان دەبینێ و لێیان دەپرسێ ئێوە چی کۆی کردوونەتەوە ئێوە بۆ لێرە دانیشتون وتیان ئەی پێغەمبەری خوددا ئێمە کۆبووینەتەوە و ذکر و یادی خوای پەروەردگار دەکەین سپاسی نیعمەتی ئیسلام دەکەین کە خوای پەروەردگار هیدایەتی داوین لەمە گەورەتر خوشک و برای مسوڵمانم رسول اللە مژدەمان پێدەدا و دەفەرموێت لە ڕۆژی قیامەتا کەسانێک دەهێنرێن دەم و چاویان نورانی لەسەر منبەرانێکی مرواری دانراون پێغەمبەران و ڕاستگۆیان ئەڵێن ئاه لەو پلە و پایە و مەقامە گەورە دراوە بەم عەبدانە وتیانەی پێغەمبەری خوا ئەم ڕێزە هی کێیە ئەم ڕێزە بەچی دەست دەخرێ فەرمووی ئەمانە کەسانێکن ڕەنگیان جیاوازە ئاوا کۆ دەبنەوە لە ماڵەکانی خوای پەروەردگارا لەبەر خۆشەویستی خوا بۆ ذیکرکردن بۆ حاڵی بوون لە دینی خوای پەروەردگار ئا ئەمەیە پاداشتی ذیکر و تەسبیحات کردن رسول الله دەفەرمێ ئەفضل عباد الله يوم القيامة گەورەترین بەندە لای خوای پەروەردگار لە ڕۆژی قیامەتە الحمادون ئەوانەن زۆر دەڵێن الحمد للە رب العالمین کەواتە چ بڵێین لەم دە ڕۆژەدا سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر رسول الله دفرمي کاتی عبدەکان زۆر ذکری سبحان الله و الحمد لله و لا إله إلا الله و الله أكبر دەکەن گەورەترین و زۆرترین چین و توێژ کە چین و توێژی گەنجان و منداڵانن، ئێوەش لەبەردەم کردنەوەی هاوکات و هاووەخت لەگەڵ هاتنە پێشەوەی دە ڕۆژی ذی الحجەدا دەرگای عیلم و زانست و قوتابخانە دەکرێتەوە، ئێوەش بەم نیەتەوە بچنەوە بەرەو قوتابخانە و بڵێن، رب ادخلنی مدخل صدق وأخرجنی مخرج صدق، خوایە بە ڕاستگۆییەوە دێنە نێو قوتابخانەکان، خوایە بە ڕاستگۆییەوە بە نمرەی حەڵاڵ و بەرزەوە لە قوتابخانەکانیش بمانهێنە دەرەوە. گەنجان و قوتابیان و منداڵانی ئازیز، بە ئێوەی خۆشەویستیش دەڵێم، ئەو کردارەی کە ئێوە سەرباری عیبادەت و نوێژ و ڕۆژووی سوننەت دەبێ ئەنجامی بەن، بریتییە لە عیلم. بەڵێ عیلم ئەو تەنها کارەیە کە خوای پەروەردگار بە پێغەمبەری ئازیز دەفەرمێ وەقل ڕەبی زدنی عیلما هەمیشە داوای زیادبوونی عیلم بکە معاذی کوڕی جەبەل کێیە سەردار و گەورەی هەموو زانایان و خوێنەوارانە لە ڕۆژی قیامەتا و لە بەهەشتا بە بەردەوامی ئەندازەی هەڵدانی بردێک لە پێش هەموو زانایانەوەیە ئەو لە پێناسەی زانستدا دەفەرموێ زانست فێربوون عیبادەتە زانست فێربوون دەستخستنی خۆشەویستی خوای میهرەبانە زانست فێربوون تەسبیحاتە زانست فێربوون حەڵاڵ و حەرامت فێر دەکات زانست فێربوون واتە بەخشین و ماڵ بەخشین زانست فێربوون سۆمای چاوانە ئاسوودەیی دڵەکانە کەواتە گەنجانی کوردی خۆشەویستم لاوانی ئازیز، باشترین کارێک کە ئێوە ئەنجامی بەن لە بیرکردنی باس و خواسی کورسی ئەم و ئەوە، لە بیرکردنی باس و خواسی هەموو قەیرانەکانە، دەست لە دەست و قوە لە خوای میهرەبانەوە، خۆشویستنی کورسیەکانی خۆتان، جوان دانیشتن و دڵسۆزی بە خەرجدان بۆ کورسی قوتابخانەکەت ئەمە هەموو غەمی تۆ بێ گەنجانی ئازیزم دەزانم وەرزی پایزە و وەرزی گەڵاڕێزانە بەڵام لە هەرێمی کوردستاندا بەداخەوە متمانە ڕێزانە گەنج ڕێزان و گەنج ئاوارە بوونە بەڵام خۆشەویستانم دەگوێ بگرن چی بە کەلکی دنیا و قیامەتی ئێمە دێ دەفەرموێ زانست بە کەڵکتان دێ ئەو کەسەی کە زانستی خۆش دەوێ دەفەرموێ خۆشەویستانم پلە و پایەی زانست بزانن زانست خەڵاتی خوای میهرەبانە زانست میراتی پێغەمبەرانە بەڵام سەروەت و سامان و کولێرە و کورسی جێماوەی مەلیک و دەسەڵاتدارەکانە زانست لەگەڵتا دێ بۆ ناو قەبر بەڵام کێ پارە و پول و دەسەڵاتی دونیای چۆتە ناو قەبرەکەی زانست تاوەکو لێی ببەخشی زیادەکا و بەهرەمەندت دەکا بەڵام دونیا گیر دەخۆی بەدەستیەوە زانست بە دیداری خوای میهرەبانت دەگەیەنێ بەڵام پارە لە ناو قەبرا لەسەر پردی سیڕات لە بەردەم درگای بەهەشتا ڕات دەوەسێنێ ئەگەر شەهیدیش بی ئەگەر قەرزار بی لەسەر پارە هەر دەبێ حەقی پارەکە بگێڕیتەوە کەواتە زیاد لە شەست پلە و پایەی زانست هەیە بەسەر سەروەت و سامان و دنیادا کەواتە دەبا دنیا مەغرورمان نەکات دەبا هەموو لایەکمان لەم زەمەنی فیتنەیەدا بە تایبەتی ئەوەی کە گرنگە دەستی پێوە بگرین بریتیە لە ذیکر و دوعاکردن بریتیە لە ڕۆژووی سنەتی نۆمینەی حاجیان بریتیە لە پابەندبوون بە خوێندنی قورئان بریتیە لە ئامۆشۆکردنی مزگەوتەکان بریتییە لە دەستگرتنەوە بە کتێب و بە جانتا و بە قوتابخانەوە، بریتییە لە فێربوونی حەڵاڵ و حەرام، بریتییە لە گرتنی سوننەت و ڕێگا و ڕێبازی پێغەمبەری ئازیزمان عەلەیه الصلوە والسلام، شێخ حەسەنی بەسری دەفەرموێ، هەر کەسێ منافەسەی ئێوەی کرد لەسەر بەرزبوونەوەی دونیا و پلە و پایە و پۆست و خانوو هەتا دوایی، ئێوە منافەسەی بکەن، دەبا بڕیار بەین هەر کەسەمان بتوانین لەم دە ڕۆژەدا ڕابردوویەکی گوناه و تاوان، ڕابردوویەکی دوور لە مزگەوت و عیبادەت و زیکر و نوێژ و ڕۆژوو و تەزبیحات و سەڵاواتدان پڕ بکەینەوە، ئاسمانەکان بتەنین بە مەبەستی ئەوەی خوا لێمان ڕازی بێ، بە مەبەستی ئەوەی فیتنەمان لێ دوور بکەوێتەوە، بە مەبەستی ئەوەی دینمان پارێزراو بێ، بە مەبەستی ئەوەی خوا سبحانە وتعالی دەرگای ڕزق و ڕۆزی ئاسمان و زەویمان لێ بکاتەوە، بە مەبەستی ئەوەی خوا سبحانە وتعالی ئاگری شەرمان لێ دوور بخاتەوە بە مەبەستی ئەوەی خوای پەروەردگار انتقام لە زاڵمان و ستەمکاران و گەندەڵکاران بکێشێ خوا سزایان لێ بسێنێ ئێمە دەبا دەستی نزا و دوعا و ذکر و تەسبیحات و زمانی ڕۆژومان بکەین بە وەسیلەیەک لای خوای میهرەبان تا خوای پەروەردگار سەرجەم دەرگاکانی خێر و ڕەحمەت و میهرەبانی خۆیمان لێ بکاتەوە خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت خوای ئاسمانەکان و شەو و ڕۆژ و زەوی خوای پەروەردگار ئەی ئەو زاتەی کە زیندوێتیت بە هەموو لایەکمان بەخشیوە خوایە موەفەقمان بکە و لەم دە ڕۆژە تا تۆ لە خۆمان ڕازی بکەین خوایە ئەم دە ڕۆژە بەسەرمانا تێنەپەڕێ ڕەزامەندی تۆمان بەنسیب نەبێ خوایە تەوبە لە تەوبەکارانمان قەبوڵکە خوایە ئەوانەی تا ئێستا دوور بوون لە نوێژ لە عیبادەت لە مزگەوت خوایە هیدایەتیان بە یا رب العالمین لێت داواکارین یا ئەڵڵا ڕەحمەتی خۆت بەسەر ئەم خەڵک و خاکەدا دابارێنە خوایە ئەم خەڵکە ملەتێکی مسلمانە و ملەتی ڕسول اللهە خوایە ڕەحمی پێ بکە خوایە ئەم خاکەمان خاکی نیشتەجێبوونی کەشتی پێغەمبەر نوحە خوایە مبارەکە و بیپارێزە خوایە ئاگری شەری لە دوور بخەرەوە خوایە ئاگری شەرمان لێ دوور بخەرەوە خوایە شیفای نەخۆشی مسوڵمانان بە یا اللە خوایە ئەوانەی لە ناوەوە و دەرەوەی وڵاتن یا رب العالمین خوایە شیفایان بە خوایە ئەوانەی منداڵیان نییە منداڵیان پێ ببەخشە خوایە ئەوانەی هاوسەرگیریان نەکردو بۆیان ئاسان بکە یا رب العالمین قەرزی قەرزارانمان بار بکە خوایە منەتی خۆتمان دەوێ بەستەرمانا بیبارێنە یا رب العالمین هیدایەتی گەنجانمان بە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە گەنجانمان لەسەر ڕەزامەندی خۆت خۆشەویستی خۆت خۆشەویستی ئەم خاک و نیشتیمانە جێگیرکە یا رب العالمین خوایە ئاوارەکانمان بگێڕەوە شوێنی خۆی خوایە گەنجە ئاوارەکانمان بگێڕەوە ناومان یا رب العالمین اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة